گوێگرانی ئازیز و خۆشەویست سڵاوتان لێبێت خۆشحاڵین لە بەشی پەنجا و چواری خوێندنەوەی کتێبی چێشتی مجەوری هەژاری موکریانی هاتینەوە لاتان فەرمونون لەگەڵمان بن. هەژاری موکریانی لەو کاتەی کە ژیانی خۆی لە ڕووسیا بەسەر دەبرد بۆمان دەنووسێ چوومە بخارە ئەویش وەک سەمەرقەند لە شارە هەرە کۆنەکان و هەروەک خۆی مابوو جگە لە گەڕەکی کارگەران بازاری قەیسەری تاریک و تنۆک بە ڕۆژ دەبوو چرا لە دوکانان دە هەڵکەن ئەوەندەی مزگەوت و منارە لێیە پیاو خەیاڵ دەکا کە هەر بە دەماڵ مزگەوتێکیان هەبووە، کۆڵان، سەنگ فەرش و تەنگ و بە تەقە تەق. زۆربەی مزگەوتەکان کرابوونە ماڵی ڕەش و ڕووتان. هەر حوجرەیەکی فەقێ ماڵێک و پانایی مزگەوتیش بۆ چەند ماڵ تیغەی قوڕ و دار کرابوو. کاتێ کە تازە چووبوومە ڕووسیە، لەشی ستالین دەگەڵ لینین بە مۆمیایی کراوی دانرابوو، بەڵام لە دواییدا زەمانی خرۆشۆف لاشەکەیان نازانم چ لێ کردبوو. کۆتەڵەکانیشی لە مەیدانی هەموو شاران لابرابوو. لە مزگەوتێکی بوخارادا کۆتەڵێکی مەڕمەڕی ستالینم دیت بە دیواری مزگەوتەوە هەڵپەسێرابوو. گوتم، ئای، سەگ و مزگەوت! شارەزامان لەلایەن شەهردارەوە پیاوێک بە ناوی شاهیدۆف سەرپەرستی کتێبخانەی شار بوو. فارسی باش دەزانی، تا ئەندازەیەکیش کوردی سولەیمانییانە فێر بووبوو، دەیگوت، زۆرم گوێ لە ڕادیۆ کوردی بەغدا گرتووە و لە خۆمەوە فێر بووم. لە مزگەوتێکیشدا جحێڵان بلیاردیان دەکرد، گوتیان مەدرەسەی دینی بە عارەبی لە مزگەوتی میر عەرەب هەیە، بیبینە. چێشتەنگاوێک دەگەڵ شارەزاکە و عەلیۆف چووین، چەند مەلایەکی مل ئەستووری گوێڕەپ و تێکسمڕاو، بێ حەرفی جەڕ مزاف بۆ اللەیە اللەش مزاف ئیلەیهیە. دەستم هەڵێنا وتم مامۆستا ڤیتۆ قوربان وا دیارە هەر ئەمڕۆ دەستکراوە بە تەدریسی عەرەبی ئەو مزاف و جەڕ و مەڕە دەبێت دوای دوو ساڵ تەدریس بۆ مناڵ بگوترێ بە بڕوای من ئەو پاڵە پاڵەوانانە بچن لە مەزرا کار بکەن لەوە چاترە کە لێرە گوێ لەو جادووە بگرن مامۆستا بە مینگە شتێکی فەرموو نازانم جوێنی پێدام یان چی تێرمان چاو شیرینی خوارد و دەرکەوتین بازاڕی گوندیانم پێسیر بوو لە ڕۆژێکی حوتودا بە هەزاران گوندی دێن و لەوێ دەفرۆشن و دەکەڕن زۆرم ژنی بە چارشێوی ڕەش و ڕووبندەوە دەدیت بەڵام دیمەنی ژنێکم پێسیر بوو کە لەو بازاڕە لە بن ڕووبەندەوە کە ڕووبەندەکە وەک حەسیری دیواری وایە، جگەرەی دەکێشا. دووکەڵ بە کونی ڕووبەندەکەدا دەردەچوو، دەتگوت کارخانەیە و کار دەکا. لەو دەمەدا دوو کەسم لێ پەیدا بوون، گوتیان، زێڕت هەیە لێت بکڕین؟ لەو دەمەدا عەلیۆف هات، نازانم چۆن هەڵاتن و خۆیان ون کرد. وتیان ئەوانە دیارە قاچاخچی بوون. سەری شەو دەگەڵ عەلیۆف چووینە ترێکڕین. ترێی زۆر خراپ هەبوو، کیلۆی بە هەشت ڕۆبڵ وتم ئەگەر ترێی چاکترم بدەیەی زیادت ئەدەمێ ترێی هەرە چاکی حوسێنی و ساحیبی لە پشت دوکان هێنا کیلۆی بە دوانزە ڕۆبڵ شەو لە علیۆفم پرسی تۆ تێزەکەت چییە گوتی زمانی تاتم هەڵبژاردووە بەڵام هیچم بۆ بە هیچ ناکرێ کەس نییە مانای وشەکانی کۆمکردونەوە بزانێ ئەگەر تماشام کرد کورە ئەوە هەمووی ئەگەر فارسی نەبێ کوردی و کرمانجی و لوڕی تێکەڵە عەلیۆف لە خۆشیان گەشکەی کرد و ئەو شەوە هەمووی بە ماناوە نووسینەوە لەناو بازار دەگەڕاین نەجاڕێک بلوێری لانکی کچانی دەفرۆشت یەکێکم هەڵگرت گوتم بە چەند گوتی یەکی ئینگلیسی وەک تۆ هەڵیگریت و مژێکی لێدا وەی زانی سەبیلەیە گوتم نا ئەوە سنعاتی وڵاتی خۆمە پیرێکی ڕژدرێژ چەند شتێکی وەک موکێشی زمانەداری لە پێش بوو پێم وت مامە ئەوە چییە وتی ئەوە چەنگە وتم ینی چی هەر پڕی دایەکێک زمانەکەی خستە سەر زمانی و ملی لێنا میوزیکێکی زۆر خۆشم دیت پێم وت فێرمکە لێت دەکڕم هەر دەڵێ و فێرنابم دنیایەکمان لێ کۆبووەتەوە پێمان پێکەنن گوتم شاهیدۆف فەرموو دیار بوو لە پیاوە محتەرەمەکانی شار بوو گوتی چۆن من لە بازار چنگ لێدەم گوتم منجە منجی ناوێ بە خودا منیش دەبێ بە تۆ پێبکەنم. ئەویش بە دەردی من چوو، بەڵام زۆرتر بەو پێکەنین. لە شارەزاکەم پرسی، ئەرێ شێخێک لێرە مردووە بە ناوی بەهائەدین محەممەد نایناسی؟ وتی، ناکا شاهی نەقشبەندت نیاز بێ. وتم، بەڵێ خۆیەتی دەچمە زیارەتی. تەلەفۆنی بۆ شەهردار کرد، وتی، مەرقەد سی کیلۆمەتر لە شار دوورە، دەڵێن چونکە خارجیش سنووری شارە، ناتوانین ڕێگەی بدەین. وتم، بە تەلەفون پێ بڵێ کوردێک کە میوانی نووسەرانی شووڕەوییە، دەڵێ ئیجازە بدا و نەدا هەر دەچم. تەلەفونی کردەوە. گوتی شەهردار دەڵێ من دەرفەتی شتی وا نایەم. ئەوا تڕۆمبیلی خۆم نارد پێی بچن. لە ڕێگە چاوم بە قەبری ئەمیر ئیسماعیلی سامانی کەوت، کە گومبەزەکەی لە تەرزی منارەی سامرا و قەبری ستە زوبەیدا دروست کراوە وتیان زیارەتگایە تەکیەی شاهی نەخشبەند سێ بەش بووە دوو بەشی چۆڵ و لە کارکەوتووە بەشێکی ئاوادانە و ماڵێکی زێرەوانی تێدایە قەبرەکە لە ناوەڕاستی حەسارە بە سیمان بڵند کراوە باڵا پیاوێک پتر گۆیا حەوزێکیش لە حەسار بووە خەڵک ئاوەکەیان بۆ متەفەڕیک بردووە، دەوڵەت لە ترسی میکرۆبی ناو ئاو پڕی کردووەتەوە و شێرەی لە جێ داناون. بۆ یەکەم جار لە ڕووسیا سواڵکەرێکم لە دەرگای مەرقەد دیت. سندووقی نەزرێکیشی لێ بوو. سەد ڕوبڵم تێ هاویشت، شۆفێرەکە کە ڕووسێک بوو بیست و پێنج ڕوبڵی تێ هاویشت. شاهیدۆڤ پرسی، ئەوە موسڵمانە، تۆ چی کە ڕووسێکی؟ گوتی، دەگەڵ زۆر کەسان هاتووم. هیچیان پوڵیان دەو سندوقە نەخستووە بە کاری ئەمە دڵم گەرم دەهات منیش بەشی خۆم تێخست لە ناو جادەی بخارە دووەمین سوالکەرم دیت کە بە زمانی ڕوسی دەیگوت هاو نیشتیمانی یاریدەم بدە ئیتر ئەوەندەی لە ڕوسیا بووم تازە چاوم بەگەدا نەکەوتەوە لە وڵاتی ئۆزباکستان کە گەرم و نەرمان و بەراوە زۆربەی حاصلاتی پەمە و ترێ و مەڕداری و دەغڵ و دانی وڵاتی شوڕەوی لەوێ پەیدا ئەبێ. خەڵکەکەی لە چاو ڕووسەکان زۆر دەوڵەمەندن، بەڵام بە ناشکری نەبێ وەک عارەبان پیس و چڵکنن، دەڵێن پووڵیان دەدەن بە زێڕی ژنان و مافوورەی باش. لە هەر کوێش کام کاری زۆر گرانە کارگەری ڕووس دەیکەن. مسوڵمانەکان زۆر تەمبەڵترن. پێم وا بوو کە دەڵێن ڕووس براگەورەن جێی خۆیەتی. زۆر بەکار و زۆر خاکی و بێدەعیەن. کوڕۆ ئەزم ئەز حەمید دەگەڵ بارزانیان ژیابوو زاراوەی ئەوانی هەڵگرتبوویەوە و هی خۆی لەبیر چووە بووەوە حەمید وتی موهەندیسی وەرزێڕیم هەموو ڕۆژ کە دەچمە مەزرایە چەمەدان دەگەڵ خۆم دەبەم چونکە نوێژی جومعەیان دەگەڵ دەکەم پێک نەهاتین پاش ماوەیەک هاتەوە وتی زۆر تکات لێەکەن بە فارسی قسە بکە چونکە کەسی وامان نییە کوردی تەرجمە بکە بە فارسی هەندێک قسەم کرد کە من بە منداڵی لە کوردستان لە چیرۆکی کوردانەدا زۆرم باسی سەمەرقەند و بخارا بیستە بوو ئارەزوم بوو ئەو دوو شارە ببینم کە هاتیشم تێگەیشتم کە ئەم وڵاتە جوانە ساڵهای ساڵ وەک کوردستانی خۆم ژێر چەپۆکی بێگانە بووە وەک کورد بەدیلی ژیاون، با جەوانانی ئەمڕۆ داستانی کۆنە پیاوان لەبەرکەن و کارێک نەکەن بگەڕێنەوە ژیانی دیلی و کەساسی و بە دەردی کورد نەچن. سوپاسیشم لە شارەزاکانی بوخارا و سەمەرقەند و شۆفێرە ڕووسەکە کرد، ژنەکە ڕۆیشت و چوار سەد ڕوبڵی بۆ هێنام، وتم بۆ خۆت، عەلیۆف وە تەماح کەوت، پێی گوت، زەبت و دووربینەکەت بۆ هەڵدەگرم، قورسن. دەگەڵی ڕۆیشت، کە هاتەوە وتی، پیس دەستی بڕیم. تا بەر دەرگای ماڵەوەی چووم کە زۆر دوور بوو لە دەرکە شتەکانی لێوەرگرتم ماچێکی دامێ و گوتی سوپاس دەرکەی داخست و کاڵم دڕا چم پێ نەبڕا کە بەرەو مۆسکۆ گەڕینەوە دیار بوو بەفر ڕێگەی نەدابوو لە فڕگەی تەفلیس دابەزین هەموو حەمباڵ و گەسک لێدەرەکان کورد بوون لە کافەی فڕگە سێکەس کە علیۆفیان دەناسی هاتنە لامان علیۆف بە یەکیانی گوو تۆ تاتارێکی زۆر قابیلی بەڵام بەداخەوە زمانی خۆت لەبیر چووەتەوە. کابرا یەخەی عەلیۆفی گرت و جوێنی پێدا. وتی. پێم بڵێ چۆن ئەو تەوهینەم پێ دەکەی، لێت قبووڵ ناکەم، نا، هەرگیز لێت قبووڵ ناکەم. تاسوفەکەیم پێ سەیر بوو، چونکە تەنانەت گەسک لێدەری کۆڵانی بوخارەش پێکەوە بە ڕووسی قسەیان ئەکرد. هەمیشە گەلانی کەمینە لەناو زۆرینەی بەدەسەڵاتدا دەتوێنەوە، جا با براگەورەش وای نەوێ. شەودرەنگێک گەیشتینە مۆسکۆ، لە باکۆڕا نووسیبوویان سەرمان بدەن. میدیۆف وتی، هەریەکێتییەک لە شوڕەوی بودجەی سەربەخۆی خۆی هەیە، زیاد لەوەی کە سەری ساڵ بۆی دانراوە ناتوانێ خەرج کا، جگە لە تۆش زۆر میوانی نووسەران لێرەن کە ئەرسکین کاڵدوێڵی ئەمریکایی یەکێکە لەوان، هاتوچۆ بە فڕۆکە زۆری خەرجە. تەرجومان جگە لە مەخاریجی ڕۆژانە سی ڕوبڵی زیادی ئەدرێتێ، بودجەمان کز بووە، ئێمە ناتوانین بتنێرینە باکۆ، بەڵام ئەگەر ڕەسمەن لە باکۆ دەعوەتت بکەن و لەسەر حسابی ئەوان بچی زۆرمان پێ خۆشە، مەسرەفی موتەرجمیش دەدەین. لەسەر کارتێکی چکۆڵەی سپی نامەیەکی دوورودرێژم بە خەتێکی زۆر ورد نووسی و دە پۆستەم هاویشت. بە دە دەقیقە کۆپی نامەکەی من بە دەستی ڕەحیم قازی گەیشتبوو. دەوڵەتی باکۆ ڕەسمەن بۆ پازدە ڕۆژ بانگهێشتنی کردبووم، گوتم، چونکە خۆم ئازربایجانی دەزانم و کوردیش زۆر لە باکۆن، تەرجومانیشم ناوێ، جا هەتا خۆم بۆ سەفەر تێک دەنێم، با مستەفا سەڵماسیت پێ بناسێنم. مستەفا سەڵماسی کوڕی حاجی ئەحمەدی شەڵماشی کە لە شەڵماشی لای سەردەشتەوە هاتبوونە سابڵاغ و تاجرێکی گەورە بوو. مستەفا لە زەمانی کۆمەڵەدا چووبووە باکۆ، گەیشتبووە مۆسکۆ ببووە دکتۆری دڵ بەڵام کە من دیتم دکتۆری نەئەکرد یارمەتی پەناهەندەیشی وەرنەدەگرت سووری چاوشین سەرتاز کورتە باڵای باریک تەواو ڕوز بوو هەموو کەلێن و قوشببوونی مۆسکۆی پێدەزانی دەگەڵ زۆر لە پیاوانی لاوەکی وەک سەفیری عراق و هندستان و ئەفغانستان بوو بووە دۆست هەر کوردێکی بگەی با مۆسکۆ مستەفا دەیدیتەوە و زۆری یارمەتی ئەدا مەلا مستەفا زۆری خۆش دەویست لەوساوە کە من چوومە ئاسایشگای گێرتسن تا هاتمەوە عەراق هەموو کار و بارێکی دیوان و ناوشارم ئەو پێکی دێنا تەرجەمەی بۆ دەکردم، ڕێگەی ماڵەکەی ە ڕێگەی سەعاتێک لە ئوتێلی منەوە دوور بوو ئەگەر لە شەویشدا تەلەفونم بۆ بکردبا خۆی دەگەیاندمێ، ژنێکی ڕووسی ئیراناوی هێنابوو تەرحی لە مەیمون دەچوو، دوو کوڕی زۆر جوانی بوون بە ناوی ژیان و سیامەند، ژنەکەش دکتۆری منداڵان بوو، ئەویش کاری نەدەکرد، بگرە کڵفەتیشی هەبوو. کاسپییەکەی قاچاغفرۆشی بوو، دەگەڵ ڕەئیسی دانشگای کابوڵ ببووە دۆست، هەر ئەفغانییەک لە کابوڵەوە بهاتایەتە مۆسکۆ، لەسەر سپاردەی ڕەئیسی دانشگا سەڵماسی دەدیتەوە، نازانم چۆن بوو شەڵماشی بووبووە سەڵماسی. ئەفغانی زۆریان قەدر دەگیرا چەمەدانیان نەدەپشکنین ماڵی قاچاق وەک زێڕ پاڵتۆ و ئەسپاباتی دیکەیان دێنا سەلماسی بۆی دەتواندنەوە هەر بەینابینێک لە براکانیەوە پارچە فاسۆنیای بەناوی دیاری بۆ دانیشتجو بۆ دەهات کە ئەویش قازانجی زۆری ئەکرد سەرڕای ئەوەش سەرکاری دەگەڵ زۆر لە قاچاق فرۆشانی وڵاتانی دیکەی شۆڕەویدا هەبوو لە هیچیش نەئەترسا بچووبایە ماڵەکەی بیست پاڵتۆ دە زەبتی سەوز بە دەیان سەعات و هەیت و هوتی لەسەر تاقە و بە دیوارانەوە بوو. تەنانەت جارێک لە زمان سەفیری عراقەوە دەرمانی بێهێزبوونی جنسی لە سەفیری هند وەرگرتبوو و فرۆشتبووی. لە پاش گەڕانەوەم بۆ عراق بە ساڵێک بیستم کە گرتوویانە و شێست هەزار دۆلار و زۆریان کەلوپەل لێگرتووە و حەوت ساڵیان حوکم داوە. کە پاش گیران و بەربوونەکەی فەتحی خۆشکنابیش هاتبووەوە ماڵە خۆی لە باکۆ وەک لە سابلاغ و تەورێز بم وابوو پیاوێکی بە ناوی ڕاوێشکەری شۆڕەوی لە مەهاباد بە ناو ئەسەدۆف هەبوو برادێکی عراقی باقی بامەڕنی هەر پێی دەگوت کوڕی خەجە کۆرێ دەیگو فیتونچیەک لە ئاقرە بەو ناوە هەبووە ئەمەش ڕەنگە لە باکۆ فیتونچی بووبێ کە چوو بوومە باکۆ ئوتێلچی بوو. لەو پیاوە زلانەی کە باکۆی بوون و لە تەورێز دەمناسین میرزا ئیبراهیمۆف کە ئەو دەم وەزیری فرهەنگی ئازربایجانی شۆڕەوی بوو دوایە بوو بووە ڕئیسی دەوڵەت و ئەو کاتە کە چوومە باکۆ بە ناوی نووسەرێکی زۆر بەناوبانگ ناسرا بوو جعفەر خەندان کە لە تەورێز شعری منی تەرجەمە کرد پلەی پرۆفیسۆری پێدرا بوو. دڵم بە دیداری ئەو هەموو دۆست و ئاشنایانە گەشایەوە شەوانە تا سعات یەک و دوی شەو دەورم چۆڵ نەدەبوو کە خەڵک بڵاوەیان دەکرد تازە حەمەی مەولود سەرپێکی قسانی فت دەکرد و قەت نەی دەهێشت تا وڵات ڕووناک دەبوو چۆرتێک بدەم قسەی ڕابردووی خۆی بۆ دەکردم دەشی گوت نەوەک بمرم تۆ لە بیرت نەچێ بینوسە و 24 ساڵ لەو دەمە ڕابردووە حەمە مردووە گوێگرانی ئازیز و خۆشەویست لێرەدا و بەم شێوەیە هاتینە کۆتایی بەشی پ چواری خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا بەشێکی تر و لە شەوێکی تردا پێتان دەگەینەوە شەوتان ئارام